هەروا ئەو پیاوانەی ظیهار ئەڵێن بەرامبەر ژنەکانیان و پاشانیش ئەگەڕێنەوە بۆ هەڵوەشاندنەوەی ئەوەی کە وتویانە و پەشیمان ئەبنەوە لەوەی بە ژنە ظیهار پێوتراوەکانیان وتووە واتە ژنەکانیان تەڵاق نادەن و بە ژنی خۆیانیان ئەزانن، ئەوە فەرزە لەسەریان بەر لەوەی لەگەڵ ژنەکانیان جووت ببن و بگەن بە یەک بەندەیەک ئازاد بکەن. ئەمە ئەو ئامۆژگاریەیە خوا ئامۆژگاریتان ئەکا پێی و خوا چاوی لە هەموو کار و کردەوەیەکتانەوەیە. ئەو کەسەیش بەندەی شک نەبرد ئازادی بکا ڕۆژووی دوو مانگی دوا بەدوای یەکی لەسەرە بەر لەوەی لەگەڵ ژنەکەی بەیەک بگەن خۆ ئەگەر نەیشی توانی لەبەر نەخۆشی یا پیری یا هەر هۆیەکی تر دوو مانگ دوا بەدوای یەک بەڕۆژوو بێ ئەوە خۆراکی ژەمێکی شەست هەژاری لەسەرە ئەم حوکمەیش بۆ ئەوەیە باوەڕتان بەخواو پێغەمبەری خوا هەبێ و بەپێی فەرمانی ئەوان بجوڵێنەوە بە چی ڕازین بیکەن و لە چی ڕازی نین نەیکەن و ئەمانەی کە وتمانن سنوورێکن خوا دایناون و کەس نابێ بیانشکێنێ کافریش کە سنووری خوا ناپارێزن و بە پێی ئارەزووی خۆیان ئەجوڵێنەوە سزایەکی سەختیان هەیە. ان الذین یحادون ان اللە بکل شیء علیم. ئایا تۆ نازانی کەوا خوا بێگومان هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەبێ ئەو پێی ئەزانێ سێ کەس پێکەوە چپەیەک بکەن ئەو چوارەمیانە و پێنج کەس پێکەوە چپە بکەن ئەو شەشەمیانە و کەمتر بن لەوە یا زیاتر بن لە هەر شوێنێ بن ئەو لەگەڵیانە و فبئس المصیر. تۆ تەماشای ئەوانە ناکەی کە پێیان وترا چپە نەکەن و کەچی ئەگەڕێنەوە بۆ چپە کردن کە نەهیان لێ کرابوو بیکەن و بە چپە چپ قسەی گوناهبارانە ئەکەن و باسی دوژمنایەتی کردن لەگەڵ پێغەمبەر و موسڵمانان و بێفرمانی پێغەمبەر ئەکەن و کە دێنە لات بە جۆرێ سەلام و مەرحەبات لێ ئەکەن کە خوا بەو جۆرە سەلام و مەرحەبای لێ نەکردووی و لە جیاتی السلام علیک ئەڵێن السام علیک واتە مردنت بۆ تاین ببێ و لە دڵی خۆیشیانا ئەڵێن ئەگەر ڕاستە موحەممەد پێغەمبەری خوایە ئەی بۆ خوا لە سەر ئەم قسانەمان سزامان نادا پێویست بە سزای دونیا نییە دۆزەخ سەر و زیادیانە ئەڕۆنە ناوی و دۆزەخیش بەدترین سەرەنجامە. واتقوا الله الذی الیه تحشرون ئەی کەسانێک کە ئیمانتان هێناوە کە چپە چپتان کرد بە چپە قسێ مەکەن کە گوناه بێ یا باسی دوژمنایەتی لەگەڵ خەڵک و دەستدرێژی کردنە سەریان و بێ فرمانی پێغەمبەر بێ وەک چپەی کافرەکان و دوو ڕووە بەدیمەن موسڵمان و بەدڵ کافرەکان ئەی ئەوانەی ئیمانتان هێناوە بە خوا و بە پێغەمبەر ئەگەر چپتان کرد لە بەر دەستی پێغەمبەرا واتە ئەگەر بە چپە قسەتان کرد لەگەڵ پێغەمبەر ئەوە بەر لە چپە کردنەکە خێرێ بکەن و بیدەن بە موستەحەقێک ئەوە چاکتر و پاکترە بۆ ئێوە ئەگەر نەتان بوو خوا بەخشندە و بەڕەحمە. ئەوە لەوە ترسان کە ئەگەر لەبەردەستی چپەکەتانا، واتە بەر لە چپەکردنەکەتان لەگەڵ پێغەمبەر خێراتێ بکەن لات بکەون، ئەگەر خێراتەکەتان نەکرد و خوا لێتان خۆش بوو نوێژەکانتان بکەن و زەکات بدەن و بە گوێی خوا و پێغەمبەری خوا بکەن و خوا شارەزا و ئاگەدارە لە هەر کارێ ئەیکەن. ئەوە ناڕوانی بۆ کەسانێ دۆستایەتی لەگەڵ کۆمەڵێ ئەکەن خوا غەزەبی لێ گرتوون نە لە ئێوەن و نە لەوان واتە نە لە کافرە غەزەب لێ گیراوەکانیشن چونکە دوو ڕوون و بەدەم موسڵمان و بەدڵ کافرن سوێندی درۆ ئەخۆن کە لەگەڵ کافرەکان نین و ئەیشزانن کە سوێندەکەیان درۆیە. سوێندەکانی خۆیان کردووە بە قەڵغان بۆ پاراستنی خۆیان و ماڵ و موڵکیان لەوە کە موسڵمانان تۆڵەیان لێ بسێننەوە لەسەر دەست تێکەڵ کردنیان لەگەڵ کافرەکان و بەو ئەمین بوونەیان لەوە کە موسڵمانان تۆڵەی ئەو دەست تێکەڵ کردنەیان لەگەڵ کافران لێ بسەننەوە ڕیان لە خەڵک گرت کەوا ڕێی ئیسلامەتی بگرنە بەر با ئەو کەسانەیش کە موخالەفەی خوا و پێغەمبەری خوا ئەکەن باوکیان بن یا کوڕیان بن یا برایان بن یا عەشرەتیان بن چونکە ئەوانە ئیمانیان هەیە و خوا باوەڕی بە خۆی و بە پێغەمبەر لە ناو دڵیانا نووسیوە و بە گیانێکی خۆی پشتی گرتوون کە ئەو ڕووناکی باوەڕەیە خستویەتیە دڵیانەوە و لە قیامەتیشا ئەیانخاتە بەهەشتگەلێکەوە جۆگای ئاو بە بەریانا ئەڕوا و هەمیشە لەو بەهەشتانەدا ئەمێننەوە خوا لەوان ڕازیە و ئەوانیش لە خوا ڕازین ئەوانە دەستە و کۆمەڵی خوان و دەستە و کۆمەڵی خوایش هەر ئەوانن کەوا ڕزگارەبن لە دەرد و ئازاری قیامەت.